یەکێتی نابینایانی کوردستان مەڵبەندی گشتی سلێمانی شەقامی کانێسکان نزیک مزگەوتی قامیشان ژمارەی تەلفۆن سی و یەک بیست و هەشت سەد و بیست و چوار بەرواری دووی سێی دوو هەزار و هەشت پەرتووکخانەی دەریای دەنگی ناوی کتێب جیهانی سۆفیا بابەت فەلسەفی نووسینی یۆستاین گاردەر وەرگێڕانی هیوا محەمەد چاپی یەکەم چاپخانەچاپەمەنی گەنج دوو هەزار و شەش ژمارەی سپاردم هەشتا و نۆ ی ساڵی دوو هەزار و شەش. پێڕست، بابەت، لاپەڕە باخی عەدەن حەوت، کڵاوی سەحرباز شانزە، ئەفسانەکان بیست و هەشت یا سی و هەشت، فەیلەسوفەکانی سرووشت سی و شەش، دیمۆکریتۆس پەنجا، چارەنووس لاپەڕە پەنجا و شەش، سوقرات شەست و پێنج، ئاتین هەشتا و دوو، ئەفڵاتوون نەوەد. ڕۆمانتیسم چوار سەد و چل و سێ. هیگڵ چوار سەد و حەفتا و یەک. کرکەگۆر چوار سەد و هەشتا و نۆ. مارکس پێنج سەد و هەشت. داروین پێنج سەد و سی و چوار. فرۆید پێنج سەد و حەفتا. دەورانی خودی ئێمە پێنج سەد و نەوەد و حەوت. میوانی شەش سەد و بیست و دوو. هاواهەنگی شەش سەد و چل و نۆ. تەقینەوەی گەورە شەش سەد و حەفتا و حەوت. باخی عەدەن لە کاتێکدا دەبێ شتێک لە نەبوونەوە درووست بووبێت. سۆفیا ئامانسۆن لە قوتابخانەوە دەچووە دەچوو بۆ ماڵەوە. نیوەی ڕێگەکەی لەگەڵ یوانادا بڕیبوو. سەبارەت بە مرۆڤە ماشێنییەکان گفتوگۆیان کردبوو. یوانا لەو باوەڕەدا بوو کە مێشکی مرۆڤ وەکو کۆمپیوتەرێکی پێشکەوتوو وایە. سۆفیا زۆر دڵنیا نەبوو مرۆڤ زیاترە لە تاقە ئامێرێک. کاتێک گەیشتنە بەر فرۆشگەیەکی گەورە ڕێگەکەیان لە یەک جیا بۆوە. سۆفیا لە دەرەوەی شار دەژیا و ڕێگاکەی تا خوێندنگە دوو بەرامبەری ڕێگەی یوانا بوو. لە پشتی باخەکەی ئەوانەوە هیچ خانوویەکی تری لێ نەبوو، خانووەکەیان وەک کۆتایی دنیا دەچوو. دارستان هەر لەوێوە دەستی پێ دەکرد. هات و هات تاکوو گەیشتە کۆڵانی کلوور. لە کۆتایی کۆڵانەکەدا پێچێکی گەورە هەبوو بە ناوی پێچی کاپیتان. هیچ کەسێک ڕێگای نەدەکەوتە ئەو دەڤەرە مەگەر لە پشووی کۆتایی هەفتەدا. سەرەتای مانگی مەی بوو. پەلوپۆی نێرگزە زەردەکان لە دەوری زۆرێک لە دار میوەی باخەکان ئاڵا بوو. گەڵا سەوزە کاڵەکانی داری غان تازە هاتبوونە دەر. زۆر سەیرە کە لەم کاتە کە لەم کاتەی ساڵدا دار و گیا دەپشکوێت. کاتێک زەوی بەرەو گەرما ڕۆیشت و دوایین دەنکەکانی بەفر توایەوە. هەزاران ڕووەکی سەوز لەو زەویە بێگیانە سەر دەردێنن چی دەبێتە هۆی ئەم شتە؟ سۆفیا دەرگای باخەکەی کردەوە سەیرێکی سندوقی نامەکانی کرد زۆربەی کات چەند لاپەڕەیەکی پڕوپاگەندە و یا چەند پاکەتێکی گەورەی دایکی تێدا بوو وەکو عادە تەمانەی دەخستە سەرمێزی خواردنی چێشخانەکەەوە و دەڕۆیشتە نهۆمی سەرەوە بۆ ژوورەکەی خۆی و خەریکی کارەکانی خۆی دەبوو جاربەجار نامەیەک لە بانکەوە دەهات بۆ باوکی. باوکی کاپیتانی کەشتییەکی زۆر گەورە بوو. زۆرتری کاتی لە دەریا دەبردە سەر و هەر ماوەی چەند هەفتەیەک دەهاتەوە بۆ ماڵەوە. لە دەوروپشتی خانووەکەی خولی دەخوارد و یاخود باخچەکەی بۆ سۆفیا و دایکی ڕێکوپێک دەکرد، بەڵام کاتێ دەچوو بۆ دەریا ئەرکێکی زۆر سەختی دەکەوتە ئەستۆ. بەڵام ئەمڕۆ تەنها نامەیەک لە ناو سندوقەکەدا بوو، ئەویش بۆ سۆفیا. لەسەر پاکەتێکی سپی نووسرابوو، سۆفیا ئامۆنسۆن، ژمارەی سێ، کۆڵانی کلور. هەر ئەوەندە بوو. دیار نەبوو لە لایەن کێوە هاتووە. پوولیشی پێوە نەبوو، دەرگاکەی داخست و نامەکەی کردەوە لاپەڕەیەکی بچووکی بە ئەندازەی پاکەتەکەی تێدا بوو لەسەری نووسرابوو، تۆ کێیت؟ هەر ئەوەندە و بەس تەنیا دوو وشە بە دەست نووسرابوو هێمایەکی گەورەی پرسیاریشی لە سەر بوو دیسانەوە سەیرێکی پاکەتەکەی کردەوە بێشک نامەکە بۆ ئەو هاتبوو کەسێک خستبوویە ناو سندووقەکەوە بڵێیت کێ بێت سۆفیا بە خێرایی خۆی کرد بە ژووردا پشیلەکەی شێریکان وەکو هەمیشە لە ناو گیاکانەوە پەڕی بۆ سەر هەیوانەکە و پێشەوەی کە دەرگاکە دابخرێ خۆی خزاندە ژوورەوە دایکی سۆفیا هەر کاتێک بێتاقەت دەبوو دەیوت، ئێمە لە باخی حەیواندا دەژین. مەگەر هەر شوێنی ئاوا بۆ کۆبوونەوەی حەیوانات نییە؟ سۆفیا بە ڕاستی خانووەکەی کردبووە هێلانەوی بوونەوەرەکان و لەم کارەشی زۆر شادمان بوو. ئەم ڕووداوە لە سێ ماسییەوە دەستی پێ کرد، لە پاشاندا دوو دانە مەلی ئەوین هات، دوایی کیسەڵێکیش زیادی کرد. لە کۆتاییشدا پشیلە ڕەنگ زەردەکەی ئەمانەیان بۆ کڕیبوو بۆ ئەوەی لە تەنیایی بێتە دەر، چونکە دایکی تا درەنگانێ کاری دەکرد و باوکیشی کە زۆرتر لە ماڵەوە دوور بوو دەریاکانی دەبڕی. سۆفیا کتێبەکانی فڕێدایە سەر زەوی و چێشتی بۆ پشیلەکەی کردە قاپێک و نایە بەر دەمی و لەسەر کورسی چێشخانەکە دانیشت و نامە نەزنراوەکەی هەر لەدەستدا بوو، تۆ کێی؟ خۆزگە دەیزانی. ئەڵبەت دەیزانی کە سۆفیا ئامۆنسۆنە، بەڵام سۆفیا ئامۆنسۆن کێیە؟ هەتاکو ئێستا بیری لەمە نەکردبووە. لەوانەیە بە ناوێکی ترەوە قاچی نابێتە سەر دونیا. بۆ نموونە ئانێ کنۆکسێن ئەو کاتە کەسێکی تر دەبوو. لەناکاو بیری هاتەوە کە باوکی دەیویست ناوی لیلمۆر دایکی بچووکی لێبنێت. ئەگەر وابوایە کاتێک لەگەڵ خەڵکدا دەستی لێدەدایەوە خۆی بە لیلمۆر ئامۆنسۆن دەناساند، بەڵام ڕێ نەدەکەوت. دەڵێی کەسێکی تر بوو کە هەر جارەی خۆی بە جۆرێکی تر دەناساند. لە شوێنی خۆی هەستا و چووە ناو حەمامەکە. نامە سەمەرەکە هەر لە دەستی دابوو بەرامبەر بە ئاوێنەکە وەستا و وێنەی ناو ئاوێنەکەش هەر بەو خێراییە جووڵا. سۆفیا وتی تۆ کێیت؟ هیچ وەڵامێکی نەبیست. بەڵام بۆ چرکەیەک کەوتە گومان کە خۆی ئەو پرسیاری کرد یان کچی ناو ئاوێنەکە. سۆفیا پەنجەی خستە سەر لووتی وێنەی ناو ئاوێنەکە و وتی تۆ منی؟ چون هیچ وەڵامێکی نەبیست ڕستەکەی پاش و پێش کرد و وتی من تۆم. سۆفیا ئامۆنسۆن زۆربەی کات ڕوخساری خۆی بەدڵ نەبوو، بەردەوام پێیان دەگوت چاوانێکی بادەمی جوانی هەیە، بەڵام پێدەچوو لەبەرئەوەی کە لووتی یا لووتێکی زۆر بچووک و زارێکی تۆزێک بڵاوی هەبوو، خەڵکی وایان پێ دەوت. گوێچکەکانیشی زۆر لە چاوەکانیەوە نزیک بوون. لە هەمووی خراپتر قژێکی خاو و سافی هەبوو کە هیچ کارێکی لەگەڵ نەدەکرا. زۆر کات باوکی دەستی بە قژەکانی دادەهێنا و ئەوی بە کچی قژکاڵ ناودەبرد کە ناوی ئاهەنگێکی مۆسیقا بوو کە بەرهەمی کلۆد دێبۆسی بوو. باوکی دەمی گەرم بوو خۆی ناچار نەبوو بەم قژە سافە بۆرانەوە بژی و ئەم ڕۆنانەی سەر و مەڵهەمی قژیش چاری مووەکانی سۆفیای نەدەکرد. زۆربەی کات ئەوەندە خۆی بە ناشرین دادەنا کە بێزی دەکردەوە. جار جار بیری دەکردەوە لەوانەیە هەر لە سەرەتاوە بە کەموکورتی لەدایک بووبێت. دایکی چەند جار لە باسی ئەو زایینە سەختەی دەگێڕایەوە کە چۆن بە دەستیەوە ناڵاندوویەتی، بەڵام ئایا جوانی مرۆڤ پەیوەندی بە زایینی ئەوەوە هەیە؟ سەیر نەبوو کە نەیدەزانی کێیە. ستەم نییە کە مرۆڤ لە دروستبوونی شێوە و لەشی خۆیدا دەستی نەبێت؟ ئەم قیافەیەیان بەسەردا سەپانووە. مرۆڤ دەتوانێ خۆی هاوڕێکانی هەڵبژێرێ، بەڵام هەڵبژاردنی خۆی لە دەست خۆیدا نییە. تەنانەت مرۆڤ بوونی خۆیشی بە دەست نییە. مرۆڤ چییە؟ سۆفیا دیسان سەیریکچی ناو ئاوێنەکەی کرد بە شەرم و بە خۆی وت، وا دەزانم باشترە بڕۆمە سەرەوە و مەشقی ژیۆلۆژی پۆلەکەم ئەنجام بدەم. کاتێک گەیشتە سەر پلیکانەکان بیری کردەوە کە باشترە بچمە دەرەوە بۆ ناو باخەکە. پش پش پش. سۆفیا بە دوای پشیلەکەدا هەڵات. ئەوی خستە ناو هەیوانەکە و دەرگاکەی پێشەوەی لە دوای خۆی داخست. هەر بەو حاڵەتەوە بە نامە سەمەرەکەی دەستیەوە لەسەر ڕێڕەوی بەردینی باخەکە وەستابوو. هەستێکی زۆر سەیر و سەمەرەی پەیدا کرد، هەستی کرد بووکەڵەیەکە کە بە جووڵەی گۆچانێکی سەحراوی کوت و پڕ گیانی بە بەردا کراوە. ژیان بەم لا و بەو لادا چوون و بەشداربوون لە ڕووداوێکی نائاسای. پشیلەی ئێسک سووک لەسەر زیخی حەوشەکەوە خۆی هەڵدا بۆ سەر تووتڕکەکان. پشیلەکە زۆر چالاک بوو. لە سمێڵی سپییەوە تا کلکی سپی تێکڕا وزە بوو. پشیلەکەش لە باخەکەدا بوو، بەڵام هەرگیز وەکو سۆفیا هەستی بە بوونی خۆی نەدەکرد. هەر ئەوەندەی سۆفیا بیری لە بوونی خۆی دەکردەوە، بیرێک بە مێشکی داهات کە بوون هەمیشەیی نییە. ئێستا لە ژیاندام بەڵام ڕۆژێکی تر نابم. ئایا دوای مردن دواڕۆژێک هەیە؟ ئەمەیش پرسیارێکی تر بوو کە بە مێشکی پشیلەکەدا نەدەهات، بەڵام هیچ باش نەبوو. دایە گەورەی سۆفیا ماوەیەک لەمەوبەر مردبوو، تەنانەت شەش مانگ دوای مردنیشی هەر ڕۆژ دەکەوتەوە یادی. ئایا بە ڕاستی شیاوە کە ژیان کۆتایی بێت؟ بە فیکرەوە لەسەر سەنگ فەرشەکە وەستا. هەوڵی دا بیر لە زیندوویی بکاتەوە بەڵکو لە بیری بچێتەوە ڕۆژێک دەمرێت. بەڵام نەیدەتوانی. لەگەڵ ئەوەی بیری لە زیندووبوون دەکردەوە بیری مردنیش دەهات بە مێشکیدا و بە پێچەوانەوە، چونکە کاتێک لە بیری مردندا نوقم دەبوو پەی بە نرخی ژیان دەبرد. ژیان و مردن دوو ڕووی پولێک بوون کە دایم لە مێشکیدا لە هاتوچۆدا بوو. هەرچی ڕوویەکی پولەکە گەورە و ڕوون دەبۆوە، ڕووەکەی تریشی هەر ئەوەندە گەورە و ڕوون دەبۆوە. بیری کردەوە گەر نەزانین دەمرین نرخ و تامی ژیان نازانین هەست پێکردن و سەیر و سەمەرە بوونی ژیان بێ لە بەرچاو گرتنی مەرگ نەشیاوە کەوتەوە یادی ئەو ڕۆژەی کە دکتۆر بە دایە گەورەی وتبوو نەخۆشەکەی چاری ناکرێت ئەو کاتە دایە گەورەی شتێکی لەم چەشنەی وت تا ئەم کات نرخی ژیانم نەزانی بوو کە چەند جوانە. زۆر گرانە کە مرۆڤ نەخۆش بکەوێت و بزانێت زیندوو بوون چ نیعمەتێکە یاخود کە نامەیەکی ئاوا ڕەمزی بێتە ناو سنوقی نامەکانی وا باشە بزانم نامەیەکی تر نەهاتووە سۆفیا بە پەلە هەڵات بۆ لای دەرگاکە و سەیری ناو سندوقە سەوزەکەی کرد بە تێڕامانەوە چاوی کەوت بە نامەیەکی تازەی تر وەکو ئەوەی پێشوو کاتێک نامەکەی پێشووی هەڵگرتبوو، دڵنیا بوو کە سندووقەکە هیچی تری تیادا نەمابوو. لەسەر پاکەتەکە هەر ئەو ناوە بوو. پاکەتەکەی کردەوە و نووسراوێکی بە ئەندازەی ئەوەی پێشوو دەرهێنا، نووسرابوو، دونیا چۆن دروست بووە؟ سۆفیا بیری کردەوە کە نازانێ بێشک کەس بەم ڕاستیە نازانێ بەو جۆرەش سۆفیا بیری کردەوە پرسیارێکی باشە بۆ یەکەمین جار هەستی کرد دروست نیە مرۆڤ لەسەر ئەم زەویە ژیان بکات و لێی نەکۆڵێتەوە کە لە سەرەتادا چۆن دروست بووە سۆفیا تێڕامابوو بڕیاریدا بچێتە حەشارگەکەی خۆی دانیشێت حەشارگەیەکی بە تەواوی شاراوە بوو کە تیایدا خۆی دەشاردەوە، هەر کاتێک زۆر توڕە یا زۆر شاع دەبوو دەچوو ئەوێ، بەڵام ئەمڕۆ تەنیا تێڕا مابوو. لە دەوری خانووە ڕەنگ سوورەکەی ئەوان باخێکی گەورەی پڕ لە گوڵ و گیا و درەختی جۆراوجۆر و سەوزەڵانییەکی بەربڵاو هەبوو. کورسییەک و کەپرێکی بچووکی تێدا بوو. باوەگەورەی کاتێک کە منداڵی یەکەمی چەند هەفتەیەک لە دوای لەدایکبوونی مردبوو، کەپرێکی بۆ دایەگەورەی سازکردبوو، ناوی منداڵەکە ماریا بوو. لەسەر بەردی گۆڕەکەی نووسرابوو، ماریا بچکۆل هات بۆ لای ئێمە، سڵاوێکی کرد و ڕۆی. لە سوچێکی پشتەوی باخەکە دارستانێکی چڕ و پڕ بوو کە تیایدا هیچ گوڵ و میوەیەک نەدەڕوا لە ڕاستیدا پەرژینێکی کۆن لە پەلوپۆشکاوەکان باخەکەی لە دارستانەکە جیا دەکردەوە بەڵام چونکە لەم بیست ساڵەدا کەس پیایدا ڕانەگەیشتبوو، بە شێوەی تەپۆلکێکی شێواوی لێ هاتبوو کە هاتنە ناوی زۆر سەخت بوو. دایە گەورە هەموو کاتێ دەیوت لە کاتی شەڕدا جوجیلەکان لەو ناوەدا بوون و بەهۆی ئەو پەرژینەوە ڕێوی نەیدەتوانی ڕاویان بکات. ئەم پەرژینە کۆنە وەکو هێلانەی کەروێشکەکانی کۆتایی باخەکە بۆ هیچ کارێک نەدەبوو بێجگە لە خۆی کەسانی ناو ئەو ماڵە لە نهێنی سۆفیا ئاگادار نەبوو. سۆفیا لە منداڵیەوە دەیزانی کە لە ناو پەرژینەکەدا کونێکی بچووکی تێدایە. یەکەم جار کە خۆی خزاندە ناوی، گەیشتە کونێکی گەورەتر. وەکو ماڵێکی بچووک دەینواند، دڵنیا بوو کە کەس نەیدەتوانی ئەم شوێنە بدۆزێتەوە. سۆفیا دوو پاکەتەکەی هەر لەدەستدابوو، بە پەلە چوو بۆ سوچی باخەکە و خۆی خزاندە ناو کونی پەرژینەکەوە. حەشارگەکەی ئەوەندە بەرز بوو کە دەیتوانی بەسەر پێوە بوەستێ. بەڵام ئەمڕۆ لەسەر ڕەگی پێچاوپێچی دارەکان دانیشت و لە کونە وردەکانی ناو پەرژینەکەوە دەیتوانی دەرەوە ببینێت. کونەکان هیچ کام لە سەرە پەنجەیەک گەورەتر نەبوون. بەو جۆرەش هەموو باخەکەی دەبینی، لە منداڵیدا زۆر حەزی دەکرد سەیری دایک و باوکی بکات و کاتێک کە بەدوای یەکتردا دەگەڕان. سۆفیا هەمیشە بیری دەکردەوە کە باخکەی ئەوان دنیایەکی تایبەتی هەیە هەر کاتێک باسی باخی عادەنی ناو کتێبی پیرۆزی دەبیست خۆی دەهاتەوە یاد لە ناو حەشارگەکەیدا دنیا چۆن هاتووەتە بوون هیچ وەڵامێک بە مێشکیدا نەدەهات. هەر ئەوەندەی دەزانی کە ئەم دونیایە ئەستێرەیەکی بچووکە لە ئاسماندا و بەڵام ئاسمان لە کوێوە هاتووە. پێدەچێت ئاسمان بەردەوام هەر بووبێت. ئەگەر وابێ، چیتر پێویست ناکا بزانین کە چۆن بوونی پەیدا کردووە. بەڵام ئایا دەشێت شتێک بەردەوام هەر ببێت؟ لە قوڵایی دەروونیدا شتێک بوو کە نەیدەتوانی ئەم بۆچوونە وەربگرێت، هەر شتێک کە هەیە دەبێت ڕۆژێک دروست بووبێت، بۆیە ئاسمانیش دەبێت لە شتێکی تر دروست بووبێت. بەڵام ئەگەر ئاسمانیش لە شتێکی ترەوە دروست بووە، دەبێت ئەو شتەیش لە شتێکی تر بوونی پەیدا کردبێت. سۆفیا بیری کردەوە کە تەنیا کێشەکە دوا دەخات. لە کاتێکدا دەبێت هەموو دونیا لە نەبوونەوە دروست بووبێت و ئایا نەگونجاوی ئەم بۆچوونە دروست بە ئەندازەی نەگونجاوی بەردەوام بوونی نییە؟ لە خوێندنگە فێرکرابوون کە دنیا خودا دروستی کردووە. سۆفیا هەوڵیدا خۆی بەم فیکرەوە سەرقاڵکا، چونکە ئەمە باشترین وەڵام بوو بۆ چارەسەری ئەم کێشەیە. بەڵام دیسانەوە فیکرێکی تازە هات بە مێشکیدا دەتوانین وای دابنێین کە خودا دونیای دروست کردووە. بەڵام خودا خۆی چییە؟ ئایا خودا خۆیشی لە نەبوونەوە دروست کردووە؟ دیسان لە دەروونیەوە هەستێک سەری هەڵدا. گریمان کە خودا دەتوانێ هەموو شتێک بخوڵقێنێ. ئایا پێشەوەی کە بوونی هەبێت و بتوانێ بخوڵقێنێت، دەتوانێ خۆیشی بخوڵقێنێت؟ بۆیە تەنیا یەک فیکر دەمێنێتەوە کە خودا هەمیشە هەر بووە، بەڵام مەگەر ئەو پرسیارەی لە پێشدا ڕەت نەکردبووەوە؟ مەگەر هەموو شتێنێک کە بوونی پەیدا کردووە ڕۆژێک دروست نەبووە؟ پەنا بە خوا. نامەکانی دیسانەوە خوێندەوە و تۆ کێیت؟ دنیا چۆن هاتۆتە بوون؟ چ پرسیارگەلێکی ناخۆش! ئەم نامانە لە کوێوە هاتوون؟ ئەمەش هەر جێی گومان بوو. ئاخۆ ئەو کەسە کێ بێ کە بەم پرسیارە پێنەگەیشتوانەی دونیا هێمنی ژیانی ڕۆژانەی سۆفیای شێواند؟ سۆفیا دیسانەوەچوو بۆ لای سندوقی نامەکان، نامەبەر تازە پۆستەکانی ئەمڕۆی هێنابوو. سۆفیا چەند کاغەزێکی پڕوپاگەندە و چەند نامەیەکی بۆ دایکی لە سندوقەکە دەرهێنا. کارتێکی لەناو کاغەزەکەدا دەرهێنا کە وێنەی کەنارئاوێکی لەسەر بوو، کارتەکەی ئاوەژۆ کرد. پولومۆری ڕێکخراوی نەتەوەکانی نەرویژی پێوە بوو، پێدەچێ لە لایەن باوکیەوە بێت، بەڵام باوکی لە نەرویج نەبوو و دەستنووسی باوکیشی نەبوو. کاتێک سەیری ناونیشانی کارتەکەی کرد دڵی خێراتر لێی دا و هێڵدا مۆلێر کناگ لە لایەن سۆفیاوە ژمارە سێ کۆڵانی کلور پاشماوەی ناونیشانەکە بە دروستی لەسەر کارتەکە نووسرابوو. هیڵدەی خۆشەویست ساڵ ڕۆژێک لە دایک بوونت پیرۆز بێت هیڵدەی خۆشەویست ساڵ ڕۆژی لە دایک بوونت پیرۆز بێ دڵنیام کە دێت تێدەگەی دەمەوێت دیاریەکت پێشکەش بکەم کە هەوڵی بەرەو پێش چوونتم هەیە دەبێ ببوری کە کارتەکە بە ناوی سۆفیاوە دەنێرم ئەمە ئاسانترین ڕێگە بوو هەر بژیت باوکت. سۆفیا بە پەلە گەڕایەوە بۆ ماڵەوە سەری لە گێژەوە دەهات ئەم هیلدەیە کێیە کە ڕۆژی لە دایک بوونەکەی دروست هاوکاتی سۆفیایە دەفتەری تەلەفۆنەکەی دەرهێنا و سەیری کرد زۆر کەس ناویان مۆلێر بوو کناگیش کەم نەبوو بەڵام ناوی مۆلێر کناگی تێدا نەبوو نامە نهێنیەکەی دیسانەوە سەیر کرد بە دڵنیایەوە دروست کراو نەبوو. هەم پولی هەبوو هەم مۆری پۆستە بەڵام بۆچی دەبێ باوکێک کارتی پیرۆزبایی لە دایکبوونی کچەکەی ناردبێت بۆ ناونیشانی سۆفیا سەرەڕای ئەوەی کە مەبەستی شوێنێکی تر بووە ئەمە چ باوکێکە کە دەیەوێ فریوی کچەکەی بدات و کارتەکە بە ناوی کەسێکی ترەوە بنێرێ چۆن دەتوانێ بێت ئەم خاتوو هیڵدە لە کوێ دەدۆزرێتەوە؟ بەم شێوازە کێشەیەکی تازەی خستە سەر کێشەکانی سۆفیا و هەوڵی دا فیکری خۆی کۆ بکاتەوە. ئەمڕۆ دوای نیوەڕۆ لە ماوەی تەنیا دوو کاتژمێر سەد کێشەیان خستۆتە بەردەمی. کێشەی یەکەم ئەوە بوو کە کێ ئەو دوو پاکەتەی خستۆتە ئەوێ؟ کێشەی دووەم ئەو پرسیارە دژوارانە بوو کە ئەم نامانە هێنابوویانە پێشەوە، کێشەی سێهەمیش ئەوەی کە ئەم هێڵدە مۆلێر کناگە کێیە و بۆچی کارتی پیرۆزباییەکەی نێردراوە بۆ سۆفیا. دڵنیا بوو کە ئەم سێ کێشەیە پەیوەندی بە یەکەوە هەیە، دەبێت ببێت، چونکە ژیانی سۆفیا تا ئەمڕۆ زۆر ئاسایی بوو. کڵاوی سیحرباز تەنیا شتێک کە پێویستمانە تا ببینە فەیلەسوفێکی باش هێزی تێڕامانە. سۆفیا دڵنیا بوو نووسەری نەناسراوی نامەکە دیسانەوە نامەی بۆ دەنووسێ، بڕیاریدا کە جارێ دەربارەی نامەکان هیچ باسێک لای کەس نەدرکێنێ. لە خوێندنگە بە سەختی گوێی بۆ مامۆستاکان ڕادەگرت ئەمانە دەڵیت هەر دەیانزانی دەربارەی شتگەلێکی هەرزە باس بکەن بۆچی باسی دنیایان نەدەکرد کە دنیا چیە و چۆن بوونی پەیدا کردووە بۆ یەکەم جار هەستی کرد مرۆڤەکان نەک تەنها لە خوێندنگە بەڵکو لە هەموو شوێنێکی تریش تەنها لە بیری شتانێکی هەرزەدان ئێستا ئەو شتانەی کە دەبێ وەڵام بدرێتەوە زۆرە. ئایا کەسێک وەڵامێکی بۆ ئەم پرسیارانە هەیە؟ بە بڕوای سۆفیا تاقیکردنەوەی ئەو شتانە زۆر گرنگترە لە فێربوونی سەرزارەکی کردارە بێ بنەماکان. کاتێک کەوانەی کۆتایی تەواو بوو، ئەوەندە بەپەلە لە خوێندنگەها هاتە دەر کە یوانا ماوەیەک بەدوویدا هەڵات تاکوو پێی گەیشتەوە. دوای چەند چرکەیەک بێدەنگی پرسیاری کرد، حەز دەکەیت ئەمشەو یاری کاغەز بکەین؟ سۆفیا شانی هەڵتەکاند و وتی، نا، چیتر حەز لە یاری کاغەز ناکەم. یوانا تێڕاما، حەزت لێی نییە؟ کەواتە یاری ڕیشە دەکەین. سۆفیا چاوی بڕییە پیادەڕۆکە و دوای سەیرێکی هاوڕێکەی کرد، وابزانم زۆریش حەز لە یاری ڕیشە ناکەم. گاڵتە دەکەی. سۆفیا بە دەنگی وانادا هەستی کرد کە ناڕەحەت بووە. دەکرێت بڵێیت چ شتێک بە کوتوپڕی ئاوا لەلات گرنگ بووە؟ سۆفیا تەنیا سەری بزواند و وتی ناتوانم بیڵێم نهێنیە. ئاه هەڵبەت عاشق بووی. ماوەیەک بە بێدەنگی ڕۆیشتن کاتێک گەیشتنە گۆڕەپانەکە یوانا وتی من لە ناوەڕاستی مەیدانەکەوە دەڕۆم. لە ناوەڕاستی مەیدانەکەوە. ئەمە شێوەی ڕێگا کورتکردنەوەی وانا بوو، بەڵام تەنها ئەو کاتانە لەم ڕێگایەوە دەڕۆیشت کە یان میوانیان هەبوو یا نۆرەی ددان چاککردنی بوایە. سۆفیا پەشیمان بووەوە لەوەی یوانای دڵگران کردبوو، بەڵام بێجگە لەمە دەیتوانی چیتر بڵێت؟ دەتوانێت بڵێت کە لەناکاو هەموو بیری بووە بەوەی کە بزانێت کێیە و دنیا چۆن دروست بووە و چیتر کاتی یاری نییە، بێشک یوانا تێ نەدەگەیشت بۆچی گوێدانە گرنگترین و سروشتیترین پرسیار ئەوەندە گران بوو. دەرگای سندوقی نامەکانی کردەوە دڵی بەخێرایی لێدا نامەیەک لە بانکەوە و چەند پاکەتێکی قاوەیی گەورە بۆ دایکی هاتبوو هەرەوەندە و بەس سۆفیا چاوەڕوانی نامەیەکی تر بوو لەو کەسە نەناسراوە کاتێک دەرگای باخکەی داخست چاوی بە نامەیەک کەوت بە ناوی خۆیەوە پشتی پاکەتەکەی سەیر کرد نوسرابوو وانەی فەلسەفەیە دەبێت لەسەرخۆ بکرێتەوە. سۆفیا هەڵهات و جانتای کتێبەکانی فڕێدایە سەر پێپیلکەکان و نامەکانی تری خستە ژێر فەرشی بەر پێکەوە. هەڵات بۆ کۆتایی باخەکە و چووە حەشارگەکەی خۆی. ئەمە تەنیا شوێنی شیاو بوو بۆ کردنەوەی ئەو پاکەتە گەورەیە، پشیلەکەی بە خێرایی هات بۆ لای. بەری پێنەدەگیرا سۆفیا دەیزانی کە شێریکان ڕاپۆرت نادات. لە ناو پاکەتەکەدا سێ لاپەڕەی چاپکراو هەبوو کە بە دەرزییەک پێکەوە نرابوون، سۆفیا دەستی کرد بە خوێندنەوەی. فەلسەفە چییە؟ سۆفیای خۆشەویست، زۆرێک لە خەڵک هەر یەک بە شتێکەوە خۆیان خەریک دەکەن. کەسانێک دراوی ئاسن یا پوولی بیانی کۆ دەکەنەوە، بەشێک خەریکی کاری دەستی دەبن. بەشێکیش کاتی خۆیان بە وەرزش دەبەنە سەر، بەشێک چێژ لە کتێب خوێندنەوە وەردەگرن و بەڵام ئارەزووی خوێندنەوەیان زۆر لە یەکتر جیاوازە. زۆر کەس تەنیا ڕۆژنامە و شتە ڕۆژانەکان دەخوێننەوە. بەشێک ڕۆمانیان پێخۆشە، بەشێکیش خوێندنی کتێبەکانی ئەستێرەناسی و سروشت و دۆزینەوە زانستییەکان پەسەند دەکەن. ئەگەر من حەز لە ئەسپ یا بەردە بەنرخەکان بکەم، نابێت چاوەڕوان بم کەسانی تریش لە پێخۆشبوونی مندا بەشدار بن. ئەگەر من هەموو بەرنامە وەرزشییەکانی تەلەفزیۆن سەیر بکەم، دەبێ ئەو ڕاستییە وەربگرم کە کەسانێک هەن لە بینینی وەرزش بێتاقەت دەبن. ئایا شتێک هەیە کە هەموومان پێمان خۆش بێت؟ ئایا شتێک هەیە کە پەیوەندی بە هەموو کەسەوە هەبێت؟ بە لەبەرچاوگرتنی ئەوەی کە کێن و لە کوێی ئەم دنیایەدا ژیان بەسەر دەبەین. بەڵێ سۆفیای خۆشەویست، بازگەلێک هەیە کە بێ شک جێی خۆشی هەموو کەسە و باسی خولی پەروەردەی ئێمە هەر ئەو شتەیە. گرنگترین شت لە ژیاندا چییە؟ ئەگەر ئەم پرسیارە لە کەسێکی زۆر برسی بکەین بێشک دەڵی خواردن. ئەگەر لە کەسێک بپرسین کە خەریکە لە سەرمادا دەمرێ دەڵێ گەرما. ئەگەر لە مرۆڤێکی تەنیا بپرسین دەڵێت گفتوگۆ لەگەڵ خەڵک. بەڵام کاتێک ئەم پێداویستیە سەرکیانە چارەسەر بوو ئایا شتێک دەمێنێ کە مرۆڤ پێویستی پێی بێ؟ فەیلەسوفەکان دەڵێن بەڵێ. بە بڕوای ئەوان مرۆڤ ناتوانێ تەنیا لە هەوڵی سکیدا بێت. هەڵبەتە خواردنیشمان پێویستە. هەمووان پێویستمان بە خۆشەویستییە، جگە لەمانە شتێکی تر هەیە و هەمووان پێویستمانە. ئەویش ئەوەیە کە بزانین ئێمە کێین و لە کوێوە هاتووین. پێخۆشبوونی ئەوەی کە بزانین کێین زۆر جیاوازە لە کارگەلێکی وەک کۆکردنەوەی پوول. ئەو کەسەی بەدوای وەڵامی ئەم پرسیارەدا دەگەڕێ، لە باسێکدا هاوبەش دەبێ کە لەگەڵ پەیدابوونی مرۆڤ لەسەر ئەم زەویە دەستی پێ کردووە و تا ئێستاش درێژەی هەیە. ئەوەی کە ژیان و دونیا و ئەم زەویە چۆن بوونی پەیدا کرد، ئەمە باسێکە زۆر گرنگتر و گەورەتر لەوەی کە کێ لە یارییەکانی ئۆڵۆمپیی پێشوودا زیاتر لە هەمووان مەداڵیای بردەوە.